کاسێتی شەشەم دیوی دووەم. ئەو شەوە هەر دەڕۆیشتین و نەدەگەیشتینە هیچ، هەموو شتێ لە ئەلقەیەکی بەتاڵ دەچوو، دوو کچ بە درێژایی دەڕۆیشتن و دەکریان، کراسە سپیەکانیان لە ناو دڕک و داڵی ئەو کێڵگەیەدا هەلا هەلا بوو، نازانم لە چ ساتێکا ڕۆحی دەرچوو، وەک ئەوە بوو بزانێت ناگاتە ژێر دوامین هەناری دونیا، ناگاتە ژێر ئەو درەختەی هەموو ئاواتی ئەو بوو لە ژێریدا بمرێ. نەگەیشتنی ئەو بەو درەختە نیشانەی نەگەیشتنی هەمووان بوون بە هەموو شتەکان، نیشانەی نەهاتنەدی گەورەترین و بچووکترین ئاواتمان بوو، ئێمە چوار کوێر بووین بە دەوری خۆماندا دەسوڕێنەوە، هەرگیز ڕووناکییەک، نوورێک، ئیلهامێکی خودایی بە فریامان نەهات، ئێستاش کە بیر لەو شەوە دەکەمەوە تێدەگەم کە دووریمان لە سەرچاوەی گەورەیە و نوورێکەوە ئێمەی لەو زوڵمەتە ون کرد چوارکوێر بین، چوارکوێر، چوارکوێر، ئەو لەو بەتانییەدا مرد و ئێمە بێهودە و بێئاڕاستە و بێئامانج بەو زەوییەدا ون بووین. دواجار لە ناوەڕاستی ئەو دەشتە خاڵی و فەرامۆش و بێکەسەدا دانیشتین و بە دیارێوە دەستمان کرد بە گریان. لە ناوەڕاستی ئەو دەشتەدا باوشمان بۆ کردەوە. ماچمان دەکرد. هاوارمان لە خودا دەکرد. لە ئاسمان، بەڵام جگە لە کۆمەڵێ قەلەڕەش و مێشوولەی بێڕەحمی شەو، هیچی تر بە هاوارمانەوە نەهاتن. شەوێکی دوور و درێژە لە دەستەپاچەی ونبوون لە ناوەڕاستی چێڵگەیەک داماننا هەر چوارمان تێر بەسەری داگریین کچەکان وەک قشتێکی ڕاستەقینە ماچیان دەکرد نەمان دەتوانی بیژەڕینەوە نەمان دەویست دووچار بیکوژین دەمانزانانی ئەمە هەرگیز دوامین هەناری دنیا نادۆزینەوە بەڵام پێمان باش بوو لە ڕێگای دوامین هەناری دنیاوە بینێشین چاکترە لەوەی کە بیبینەوە بۆ گوڕستانێکی کە نەیدەویست تیایا بنێژرێ. ئەو شەوە هەر چوارمان بڕیارمان دا لەو پێدەشتەدا بینێژین. ئەو لە ئێمە زیاتر کەسیری نەبوو. ئیدی بەناو دەریایەکی بێ ئامان لە مێشوولە و زیکە زیکی سیسرکەکاندا ڕۆشتم تا گوندێکم دۆزێوە. لەوێ پاچ و خاکە نازێکم وەرگرت و بە تاریکیدا گەڕامەوە. شەوێک بوو هەرگیز تەواو نەدەبوو. دەیان جار لە هەموو شەوەکانی تری ژیانم درێژتر بوو تا دەهات تاریکتر و تۆختریش دەبەوە نازانم چ هەوایەک منی ئاڕاستە کرد دەشتێک بوو خاڵی لە هەموو شتێک هەتا درەختەکانیشی تیانەبوو بتوانم بیکەمە نیشانە بەڵام خوددا لەو شەوە چوو بۆ دڵم و ئەو هیدایەتی کردم ئەو دەستی گرتم و منی لەو لەناو ئەو گوندە برد و لەو سەر دووبارە منی هێنایەوە تا گەیشمەوێ هەستم پێ دەکرد کە گەڕاشمەوە هەستم کرد شتێک لەگەڵمدایە ئەوە خودا بوو خدای مەزن خۆی بوو کە دەستی گرتم و منی برد من دڵنیام خودا سریاسی خۆشدەویست کوڕێک بوو جگە لە کەمێ شەڕانێتی دڵێکی ساف و پاکیە بوو، تەنها من دەزانم چ حورمەت و ڕێزێکی خودایشی بۆ ئافرەت هەبوو، خودا بیبەخشێت بە پاکێهیەکەی خۆی لەگەڵ دەستە جەمعی ئیمانداراندا لەگەڵ دەستە جەمعی ئەسحابەکاندا سبحان اللە. سبحان اللە کە گەڕامەوە خوشکە سپیەکان گۆرانیان دەگوت گۆرانیە بەردی دەهێنایە گریان من لە دوورەوە ڕام کرد و دەستم کردە ملیان و گوتم خوشکان مەگرین خدا لە گوناهەکانی ببورێ من دەدزانم بە درێژای و ڕێگایە من خوددام لەگەڵدا بووە ئەو سەریاسی خۆش دەویست دڵنیام سریاسی سبح دەمی خۆش دەویست پڕۆفیسۆری شەوە تاریکەکانمانی خۆش دەویست وام دەکوت و دەگریام ئادەم مەرجان پاچەکەی وەرگرت و بە هەموو ئازاری خۆیەوە یەکەم پاچی وەشان من بەدەم گریانەوە پاچەکەم لێ وەرگرت و دەموەشان ئەو بەدەم گریانەوە پاچەکەی لێ وەردەگرتم و دەیوەشان شەوێک بوو لە درێژترین شەوەکانی ژیانم گۆڕێ بوو لایەقی ئەو نەبوو گۆڕێک بێچێل بێهیشتێ گۆڕی شاهیدی مردنی غەمگین و سەیری ئەو بوو، دەمانشاردەوە و دەگەڕاینەوە، شەو کۆتایی نەدەهات، بڕیارماندا سبەی کێلی بۆ بێنین، سبەی لەگەڵ دەستگێڕەکاندا چەندین پاس بگرین و بیبەینە بێینە سەر گۆڕەکەی و لە گوڵدا نوقمی بکەین، دەڕۆیشتین و دەگریاین، دەڕۆیشتین و دەگەیشتینە شار و خوداحافیزیمان لە یەکتر دەکرد و دەخەوتین، بەڵام دڵنیابن ئەو شەوە. بەشی سیانزەهەم لە شەوی دووەمی ئازادینا خوشکە سپیەکان بۆ سەر گۆڕەکەی سریاسی سبحدان پێشەکەوتن ئەو شەوە نەم دەزانی کە سریاسێک و سریاسێک و سریاسێکی دیکەش لە زەویدا هەیە نامێ وەسیۆ شەوەتان بۆ بکەم چونکە وەسب ناکرێت شەوێک بوو پڕبوو لە ڕووناکی هێند ڕووناک بوو بێ هیچ چرایەک بەو کێڵگە خەوتوانەدا ڕۆیشتین پێویست ناکە لە من بپرسن هەست بەچی دەکرد نا خەمی من تەنها خەمی باوشێک نەبوو دوای بیست و یەک ساڵ زیندان دەچێتەوە سەرگۆڕی کوڕەکەی بەڵکو خەمی مرۆڤێک بوو لە دوای ڕنجێکی زۆر دەهاتەوە سەر باخێکی سووتا و دیلێتی من و مردنی پوچە و لە بۆشایە و کێڵگە ڕووت و بێبەرهەم و نەکێڵراوانەدا تێکەڵ ببوو، مانگ لەسەر ژیانی بێهودەی من و مردنی بێهودەی ئەودا هەڵدەهات، ئەستێرە لەسەر نامورادی من و ئەودا دەدرەوشایەوە، هەستم دەکرد نە مردنی ئەو و نە کۆیلەیەتی دوور و درێژی من چ شتێکی لەم ژیانەدا نەگۆڕیوە. من ئەو شەوە بیرم لە بەراوردکردنی چارەنووسی مرۆڤ بە چارەنووسی شتەکانی دیکە دەکردەوە، مردنی ئەوم بەو کێڵگانە بەراورد دەکرد، مردنی ئەوم بە بەرهوت و چۆڵێتی ئەو زەوییە بە پیت و بە فڕانە بەراورد دەکرد، وەک ئەوە بوو لەناو بازنەیەکدا بین هەموو شتێکی تیا مردبێ، وەک ئەوەی ژیان لەو زەوییەدا هەرگیز سەوز نەبووبێت. تۆوێک بێت فڕێدرابێت و نەڕوابێت وەکەوەی ژیان باڵندەیەک بێت جارێک بۆ پشوو نیشتبێتەوە و ئیدی نەفڕی بێتەوە ئەوەی لەو شوێنەدا سەرنجی منی ڕادەکێشە بێدەنگی بوو جێگایەک بوو جێی دەستی مرۆڤی پێوە نەبوو گۆڕێک بوو لە شوێنێکدا دوور لە دەستی مرۆڤ جێگایەک وەکەوەی شاهدی فەرامۆشکردنی ئینسان بێ بۆ برای خۆی جێگایەک وەک هەمانە و منفا سیر و ڕووناکانی من لەنەو بیاباندا گۆڕێک سارد و دوور وەک زیندانێک لە سەحرادا، نا وا مەزانە من هەمیشە و هەمیشە لە ژێر کاریگەری ئەو ساڵە تاریگانەدا دەژیم و بیر دەکەمەوە، وا مەزانە من تووشی ترس و وڕێ نەبووم، بۆیە ئەو گۆڕە بە زیندانەکەی خۆم لە سەحرادا دەشوبهێنم، گۆڕێک بوو بچووک وەک ئەوەی گۆڕی باڵندەیەک بێ، ئەو فەزا گەورە و بەرین و کپەی دەوری هێندە فراوان بوو، مەودایەکی درێژی بۆ سێبەری شێلەکان جێهێشتبوو، هەستم دەکرد، ئەو ئاسۆ فراوان و بەرین و گەورەیە بوارێکی بێ ئەندازە گەورەی بۆ ئەو مردووە جێهێشتە بوو بیر لە گەردوون بکاتەوە گۆشەگیریەک بوو لەو جۆرە گۆشەگیری مرۆڤ بە ناکۆتا ژیر دەدات لەو ساڵانەی دوایدا جگە لە شا دەریای سپی و لاولاوە و کەس نەچوو بە سەرەو گۆڕە شەوێک بوو هەمیشە وەک شەوی مردن لە خیاڵمدا دەمێنێتەوە کە گۆڕەکەم بینی نوشتامەوە و کێلەکانم ماچ کرد هاوارم کرد سەریا سی سبح دەم من باوکتم جێت لێمە من ئەوم من مزەفەری سبح دەمم بیست و یەک ساڵ لەمە و بەر کە من گیرام تۆ تەمەنت چەند ڕۆژێک بوو تۆ منت نەبینیوە هەرگیز بیریشت لە من نەکردۆتەوە بەڵام دەبێ ئەمشەو گوێم لێ بگریت دوو خوشکە سپێکە بەهێمنی لەو لای گۆڕەکەەوە لەسەر خاک و خۆڵی دڕکاوی و دەشتە دانیشتە بوون من دوو ڕۆژ بوو لەگەڵیاندا بووم بەڵام زۆربەی کات خەریکی حسابی گۆشە گیرەکانی خۆم بووم نەمدەزانی ئاسان لەگەڵ دنیادا بکرێمەوە کە منیان لە دۆخی شێوانن دابینی ترسان من ئارامدم کردنەوە گوتم نانا کچە ئەزیزەکانم من شیوەن ناکەم خەمی من خەمێک نییە شیوەن بەخۆی بگرێ نادۆسەکانم من شتێک هەیە کە دەبێ بە مردووەی بڵێم شتێک هەیە کە دەبێ ئەو مردووە بیزانێ من دەزانم ئەو دەمبیستێت دەزانم لە ناوە دەشتە بەرینەدا چاوەڕوانی شتێک دەکات دەزانم لە ناوە ڕاستی و پێدەشتەدا هەموو چرپە و دەنجێکی ئینسان نرخی خۆی هەیە دەشێ ئەو من نەناسێتەوە بەڵام بەم هاوارانەدا تێدەگا یەکێک هەیە لە مێژە بەرەو پیری دێ دەبێت تێبگا کە ئینسان لەم گردونەدا تەنیا نییە دەبێت ساردی و کسپی ئەم دەشتە نەیترسێنێت دەبێت بزانێ من بەرەو پیری ڕاوم کردووە بیستویەک ساڵە من لە زیندانەکەمدا بەرەو پیری ئەو ڕادەکەم دەبێت بزانێ چ زڵمێکە دوجار لەم بەرەهودەتە بەیەک دەکەین دڵنیام لەم بێدەنگێدا هەموو هاوارێک دڵی ڕادەسڵەشێنێت جێم نا بە گۆڕەکە و دەمگوت خدای مەزن ئەو جوێی لێمە دەزانم جوێی لێمە وەرن دەست لە گۆڕەکە بدەن دەچوڵێتەوە من دەستم دەخسە سەرە و گۆڕە و دەمبینی دەچوڵێتەوە هەستم بە ڕۆحێک دەکرد دەوێ لە کۆت و زنجێکی ترسناک ئازاد بێ هەستم دەکرد هاوارێک و کڵپەیەکی قەتیس لەو گۆڕەدایە و دەیە بێتە دەرێ من هاوارم دەکرد و تینە و تاویە و گۆڕەش تینی دەسەن خوشکەکان دەیانگرتم و دەیانگوت مەزەفەری سوبحدەم تۆ ئازاری دەدەیت، تۆ بەو هاوارانەت خەبەری دەکەیتەوە، کە کە خەبەری بێتەوە برینەکانی ئازاری دەدەن، بێدەنگ بە موزەفەر سبح دەم تکایە بێدەنگ بە. من کەمێ هێور بوومەوە و دەمگوت سەیرکەن باوکێکی دەسخاڵی، کوڕێ کە مردنیکی پوچ مردووە لە پێدەشتێکی پڕ لە کەرتەشی کەرتەش و دڕک و خۆڵدا یەک دەگرنەوە سێکەن تا چاو بڕکە قوبەیەک لە پوچی بەسەر سەرمانەوەیە گومەزێکی مەزن لە هیچی چەتێکی گەورە لە بێمەعنایی لەو دەقیقەیەدا وام دەزانی کە من و سەریاز نە ڕابردومانەیە نە ئێستا و نەداهات و ئەوەی منی دەترسان ئەو چۆڵەوانی و ڕوتەنەیە بێ مەودایە، ئەو شەوە، ئەو ڕووناکییە بێ ڕۆح و بێ پڕشنگە بوو کە تیایدا بە یەک دەگەیشتین و من و ئەو هیچمان نەبوو بە یەکی بڵێین، هەر یەکەمان بە شێوەیەک ژیابووین و مردبووین، قسەمان نەبوو بیگۆڕینەوە، ئەو بە بێدەنگی و خۆڵ و بەرەهووتە لە بری ئێمە قسەیان دەکرد، ئەو پووچێ مەزنەی من و ئەوی داپۆشیبوو، ئەو تەپ و تۆزەی لە هەموو لایەکەوە دەهات لە بری ئێمە هەموو شتێکیان دەدرکاند. ئەو شەوە تێگەیشتم بزربوون و نائامادەیی مرۆڤ چ کارەساتێ لە دوای خۆی جێدەهێڵێ تێگەیشتم شوێنی مرۆڤ لەسەرم زەویە چ سەیر و گەورە و مەزنە مرۆڤ کە جارێ لەدایی بوو ئیدی بۆ هەتا هەتایە شوێنەواری لە ژیانی ئەوانی دیکەدا دیارە ژیان چ نییە جگە لە زنجیرەیەکی هەتا هەتایی نەپسا و نەپچڕا و ئێمە لێر لێرەدا لەم دەریا مەزنەدا ون بووین و ناگەینەچێ بەڵام ئێستا ژیانی ئێمە مردنمان، مانمان، نەمانمان بە ڕێگایەکی نەبینراو و نەبیسراو کار لە هەموو مەخلوقاتی سەر ئەم زەمینە دەکا، کار لە گوڵەکان دەکا، کار لە باڵندەکان دەکا. مرۆڤێک کە جارێک لەدایک بوو ئیدی دەبێتە بەشێک لە ڕیزێکی مەزن، دەبێتە ئەڵقەیە لە زنجیرەیەکی ناکۆتا، هەر کات ئەڵقەیە لەو زنجیرەیە بپچڕێ چەندەها پڵپڵەی دیکە لەو زنجیرە دەکەوێ، هەر کاتێ پڵپڵەیەک دەکەوێ ڕوخساری هەموو ئەڵقەکانی دیکە و شوێنە لە ناو زنجیرەکەدا دەگۆڕێ ونبوون و مردنی مرۆڤ ڕوخساری هەموو ژیان لەم سەرزەمینەدا بە جۆرێکی دی دروست دەکاتەوە ونبوونی مرۆڤ دەتوانێت ئەندازی کوی ژیان تێک بدات دەتوانێت جوگرافای پەیوەندەکان بگۆڕێ گەر من هەبوومایە گەر من وەک مردوویەک لەو سەحرایەدا کفن بکرابمایە دەشیا هەموو ژیانە بە شێوەیەکی دی بڕۆشتبایە ئینسان ئەستێرەیەکە نابێت بهێڵین بکەوێت چونکە ئەو بە تەنها ناکەوێت ئێستا چێ دەزانێ سەدای ئەمون بوونەی ئێمە لە کوێی دیکەی زەمیندا دەنگ دەداتەوە چێ دەزانێکەی و لە چ زمانێکدا یەکێک لە خۆڵە مێشی مردن و ونبوونی ئێمەوە هەڵدەسێت و دەبینێ و گڕی کەوتنی ئێمە سووتاندێتی ئەو شەوە تێگەیشتم کە شوێنی خاڵی من لەم جیانەدا ئەم گۆڕەی دروست کردووە بەڵێ من پێتان دەڵێم و دەمەوێ گوێم لێ بگرن مردنی مرۆڤێ تێکچوونی هەموو هاوکێشەکانی ژیانە لەسەر ئەم ئەستێرەیە من لە دوای خۆم زنجیرەیەکی بێمەودا ژیانم تێکدا بوو ئەو شەوە خوشکە سپیەکان تا درەنگ دەیانویست ئارامم بکەنەوە تێم بگەێنن کە منیش قوربانیەکم لە قوربانیەکان منی شێشێکم دواچار وەک هەمووانەی تووشی کارەسا دەبن و دەمرن بەڵام من بەو پێدەشتانەدا بەڕەڵا دەبووم دەکەوتمە لێدان لە سینە و بەرۆشی خۆم دەکەوتمە خۆڵکرد خۆڵکردن بەسەر خۆمدا پێڵاوەکانمدا دەکەند و بەشێر ئەو تاریشێ لێڵ و ڕووزەرد و زەعفەرانییەدا لە خوشکە سپییەکان دوورکەوتمەوە. وەک جانەوەرێکی زان زاندار ئەملووران بە سەر دڕک و بەرد و پووش و پەڵاشێ و شەوەدا ڕام دەکرد و سەیری ئەو بۆشایە بێ سنوور و بێ ڕەحمم دەکرد کە هەستم دەکرد هەنگاو بە هەنگاو ئاسمانێکی فراوانترم بۆ دەکاتەوە نەوەک بۆی ئازاد بم بەڵکوو بۆی وێڵ بمم ون ببم و لە دەرگای ونبوونەکانم تا ئەو سەری دنیا واڵا بێ. ڕام دەکرد و گەردوون لە ڕاکردنمدا گەورەتر و کراوەتر بەڵام چۆڵتر و خاڵیتر دەینوان، هەستم دەکرد ئەوەی بیست و یەک ساڵە تیا دیلم سەحرا نەبووە، سەرم بەرز کردەوە و پڕ بەو دەشتە مەزنە هاوارم دەکرد، خودایە ئەمە بیابانە؟ ئەمەیە بیابان؟ ئەمەیە بیابان؟ خوشکە سپیەکان چیتر نەیاندەبینیم، من لەو وشکە خاکەدا، لەو زەمینە قڵیشە و ماندووەدا ڕام دەکرد و لە خۆم دەدا، لەو گۆڕە دوور دەکەوتم و چنگ لە دوای چنگ خۆڵم بەسەر خۆمدا دەکرد، بۆ یەکەم جار تێگەیشتم ئازادیش چ بیابانێکی گەورەیە. گەڕانەوەی مرۆڤ لە ئەسارەت کاتێکی کاتێک مانای هەیە کە نەگەڕێتەوە سەر خۆڵێکی ڕووت، نەگەڕێتەوە سەر ئێسک و پرووسکی ژیانەکانی تر. ئەمشەو لەبەردەم ئێوەدا دان بەو ڕاستییەدا دەنێم. کە نەمتوانی قبوڵی مردنی سریاسی سبحدە بکەم، ئەو شەوە کە وەک شێت، وەک باڵدارێکی پسخۆر، واشەیەکی بریندار بە دەوری ئەو گۆڕەدا دەسوڕامەوە و هاوارم دەکرد، تێگەیشتم کە ناتوانم مردنی سریاسی سبحدەم قبوڵ بکەم، نەدەکرا مردنی ئەو بسەلمێنم، خۆڵم کرد بەسەر خۆمدا و پڕ بەو دەشتە هاوارم دەکرد، ئەمە گۆڕیەوە نییە، ئەو نەمردووە، ئەمشەو. پێشیان دەکەوتم و دەڵێم من بەشدار بووم لە هەموو یاریەکاندا بەشدار بووم لەوەی کە شەوێ تێگەیشتم من بۆی بژیم دەبێ باوەڕ بە و مردوانە نەکەم کە لە بەحرێکی تەپ و تۆزدا خەوتە بوو ئەو مردووی یەکترمان نەدەناسی بەڵام دەمزانی بێ ئەو من شتێکم نابێت بۆی بشیم دۆستانی من ئێوانەی نازانین ئەم کەشتیە بەرەو شوێمان دەبا من دواجار دەستم خستە سەر ئەو گۆڕە و گوتم، باوەڕ بە هیچ حەقیقەتێک ناکەم، تۆ نەمردوویت، من دەگەڕێم و دەتدۆزمەوە، بیست و یەک ساڵ زیندان فێری کردووم باوەڕ بە هیچ ڕاستییەک نەکەم، ئێستا هەست دەکەم ئێمە هەموومان ئازادی خۆمان بە وەهم دەست پێ دەکەین. ئاه خودایە! ئازادی هەرگیز لە وەهم جیا نابێتەوە. نا لۆمەم مەکەن. لۆمەم مەکەن گوناهی من وەک گوناهی هەموو ئادەمیزەکانی ئادەمیزادەکانی تر بوو و گوناهی هەمووتان بوو هەمووانی ڕۆژێ لە ڕۆژان ئازادیتان لە خەیاڵ پاک نەکردەوە لە شەودا دواتر سەراپا ڕوخساری ژیانی من گۆڕا من ئەو شەوە ناو دەنێم شەوی ژیان و زیندوو بوونەوە لەو شەوەدا تێگەشتم کە لە دنیادا سەریاسێک و سەریاسێکی دیش هەیە ڕیشەکانی چیرۆکی ئەم شەوە دەگەڕێتەوە بۆ هەندێ ساڵ لەمەوبەر، کاتێ محەمەدی دڵشووشە لە یەکێ لە ئێوارە پڕ لە سەفاکانی خۆیدا گوێی لە گۆرانی داوەکراوی یەکێ لە ڕادیۆ حیزبییەکان دەگرت، کاتێ گوێی لەو بەرنامەبێژە کچە بوو بە دەنگێکی بە زۆر ناسکی دەکردەوە دەیگوت، سریاسی سبحدم، ئەم گۆرانییە بە وەستا مەجید، بە هێژنی و شیلانخانی کچان پێشکەش دەکا بە غەفور و ڕێحانە بە بۆنەی زەماوەندیانەوە هەروە بام و پێشمەرگەکانی کەرتی بیستویەک و مام عەبدوڵا لە مازاڕی کۆنەکە محەممەدی دڵ شوشە دڵنیا بوو کە بەڕاستی گوێی لەو ناوە بووە دڵنیا بوو کە سریاسی سبحدەم گۆرانیەکی کامکارەکانی داوا کردووە بەڵام لەو کاتەوەی سریاسی دەناسی، دەیزانی کە ئەو کوڕێکی بێکەسە، دەیزانی کە ئەو هیچ کەسێکی ئەوتۆی نییە گۆرانی پێشکەش بکا، ئەوەش سەرەتای دەستپێکردنی تەلیسمەکان بوو، محەمەدی دڵشووشە دەیزانی ناوی سریاسی سبحدم ناوێکی هێندە سەیر و ناوازەیە ناکرێ بە ئاسانی دووبارە بێتەوە، بەوەدا محەمەدی دڵشووشە مناڵی سەوداسەر و ئەڤینداری نەهێنێکان بوو. ئەو ئاماژە تێپەڕ و کتوپڕ و خێرایە، بەس بوو تا لەوێ بەرەو دنیای ئەو تەلیسمانە بڕوا کە خۆشی و ئێمەش تێیا نوقم دەکات. ئەو ئێوارەیە محەمەدی دڵشووشە بە ڕوخسارە سادە و ڕووخۆشەکەی خۆیەوە بە مەدالیاکانی دەستیەوە دەچێ بۆ گورزی عارەبانەکان و لە ناو دەنگە دەنگی دەمەو ئێوارەی میوە فرۆشەکاندا لە سەریاس دەپرسێ ئایا هیچ گۆرانیەکی لە هیچ ڕادیۆیەک داوا کردووە؟ بەوەدا سریاسی سبەحدەم ڕۆژێ لە ڕۆژان ڕادیۆشی نەبووە، بە سەرسامیەوە دەڵێ ئەو لەمێژە گوێی لەو جۆرە بەرنامانە نەبووە. ئەو ڕۆژە محەمەدی دڵشووشە و هەواڵە سەیرە بۆ سریاسی سبەحدەم جێڕ دەگێڕێتەوە، سریاس بە پێکەنینەوە دەڵێت نابێت، سبەحدەمێکی تر لە دنیادا نییە، من تەنها کەسێکم ناوی سریاسی سبەحدەم بێت. بەڵام حەمەدی دڵشوشە دڵنیایە لە پشت ئەو ناوە نهێنیشی گەورە خۆی حەشارداوە لە یادت ناچێت محەممەدی دڵشوشە عاشقی نهێنیە کەسێکە لە هەموو شتێکدا بۆ نهێنی دەگەڕێ ئەڤینی بۆ نهێنی خەیاڵی بەرەو جێگای ترسناک دەبا لە هەموو شتێکدا دیوێکی نادیار دەدۆزێتەوە لە پشت هەموو پردەیەکەوە بۆ شێوەتە لیسمێکی نەکراوە دەگەڕێ گەنجێکە جگە لە شکاندنی تاریکی هیچ مەودایەکی تری نییە ئەو ڕۆشە بە سریاسی سبح دەم دەڵێ، بەڵێ سریاسێکی تر هەیە و نهێنی تۆش لەگەڵ نهێنی ئەودا هاوجووتە. دڵنیام کاتێک کە دڵشووشە ئەو قسانەی کردووە جگە لە ئارەزووی بۆ وروژاندنی سریاس هیچ ڕاستییەکی لەبەر دەستا نەبووە، بەڵام ئێوارەی هەمان ڕۆژ محەمەدی دڵشووشە و سریاسی سبح دەم دەچنە ئەو ڕادوێ و تکایە لەو کچە دەکەن کە نامەکان دەخوێنێتەوە ڕێنماییان بکات و ئەو نامەیان نیشان بدات کە سەریاسی سەبحنە نووسێتی دوای کەمێ مەکروناس کیژەکە لە ناو نامەکەدا پارچە کاغزیشی ڕەنگا و ڕنگ دەدۆزێتەوە کە سەریاز ناوێک نردێتی بەڵام چکە لەو زانیارانی کە لە بەرنمەکەدا خوێندێتیەوە هیچی تریتیان نییە ئێوارەی هەمان ڕۆژ محەمەدی دڵشوشە لە ڕێگای باوکیەوە بنکەی کەرتی بیست و یەک دەدۆزێتەوە کە لە ئاوەدانیەکی بچوکی دەرەوەی شاردایە لە ئێوارەیەکی زۆر درەنگدا لە شوورێکی بچکۆلانی بنکەیەکی تەز سەربازی کۆندا لە ناو گڤەی بایەکی ساردا ڕووداوێ دواتر لە شەوێکی دووردا دەنگدانەوەی گەورەی لە ژیانی مندا دەبێ، منێ کە هاتووم و لە ناو گڤە بایەکی ساردا لە تەبێکی سپیدا بۆ ئەوان دەگەڕێم. ئیدی ئاگادار بن، ڕێگای هەموو چیرۆکەکانمان لێرەوە دەگۆڕێ، ئیدی ئەو دنیا یەک ڕەنگ و یەکگرتوویی پێشوو دەشکێت، ئیدی لە نێوان مرۆڤ واوێنەکاندا ون دەبین، ئیدی بۆ ئەوەی سەریاسەکان لە یەکتر جیا بکەینەوە، بە یەکەمین سەریاسی سەربوردەکەمان دەڵێین سەریاسی یەکەم و بەوی دیکەیان دەڵین سریاسی دوەم یان سریاسی گەورە و سریاسی بچوو. ئەو شەوە شەوێکی سەیر و ترسناکە لە ژیانی هەردوو کوڕەدا. دوو گەنج کە بە روخسار هیچیان لە یەکتر ناچێ بەڵام هەردووکیان ناویان سریاسی سبەح دەمە، هەردووکیان بێکەسن، هەردووکیان زنجیرەیەک دەستە و دەستیان کردووە تا گەورە بوون. هەردووکیشیان لە مناڵیەوە سەر و هەنارێکی شووشەییان پێیە. محەمەدی دڵ شوشە ئەندازیاری هەموو دۆزینەوەکانە، ئەو سریاسی دووەم لەسەر شوێن خەوەکەی خۆی هەڵدەسێنێت و پێی دەڵێ، بۆ نامەیەت نارد بۆ بەرنامەیە؟ بۆ دەرگایم تەلیسم و تاریکیت کردەوە؟ تۆ کێیت؟ لە کوێوە هاتوویت؟ بۆ بەوجۆرە گەورە بوویت؟ چیت کردووە و چ دەکەیت؟ چت هەیە و چت لێ زەوت کراوە؟ سریاسی دووەم. لە بەرمیلێکی کۆنی بنکەدا دوو جار دەموچاوی دەشوا و دەڵێ، لە ئێوارە ناچێ، لە بەیانییەکی ناخۆشی تڕۆهات دەچێ، نا، ئێستا لە ئێوارە ناچێ، هیچی لە ئێوارە ناچێ، زۆر ڕۆژان هەن تێیان ناگەم، نیوەڕۆیان لە عەسر دەچێ، شەویان لە نیوەڕۆ دەچێ، ئێوارەیان لە بەیانی دەچێ، بەیانیان لە نیوەشەو دەچێ، تێناگەم. ئەو ڕۆژ لەو ڕۆژانەیە. سەریاسی یەکەم بە زەردەخەنەیەکی پەشۆکاوە دەڵێ، ئێوارەیەکی ناخۆشە وانیە؟ ناخۆشترین ئێوارەی دنیایە. ئێمەش هاتووین سەیرترین تەلیسمی دنیامان بۆ هێناویت. سەریاسی دووەم کە کەمێک کەمتەرخەم، بێباک، بەڵام دڕڕەق و وریا دیارە، دەپرسێ، من تێناگەم باسی چ دەکەن؟ محەمەدی دڵ شووشە دەڵێت، باسی ئەوە دەکەین، یەکێکی دی هەیە، مرۆڤێکی دی هەیە کە وەک تۆ ناوی سەریاسی سوبح دەمە، ناوێ ئەگەر شتێکی لە پشت نەبێ بە ئاسانی دووبارە نابێتەوە، وا نییە؟ بەڵام نازانم ئەگەر تۆ خۆت بناسیت، هەموو شتێ لێرەدا دوایی دێت و ئێمە ماڵئاواییت لێ دەکەین و دەڕۆین، بەڵام ئەگەر خۆت نەناسی شتێکی تر دەست پێ دەکات، سەرەتایەکی تر. بەڵام بەڵکو هەمووی خەیاڵ بێت، بەڵکو شتەکە درۆ بێت و بەخۆڕا لە خەیاڵی مندا سەوز ببێ. محەمەدی دڵشووشە لەسەرخۆ هەموو چیرۆکەکەی بۆ باس دەکا. سریاسی دووەم بە کەمێک تێفکرینەوە دەپرسێ، ئەگەر تۆش سریاسی سبح دەم بیت، کەواتە من کێم؟ هەموو شتەکان نائاسایی دەنوێنن. شتێک لە لێکچوونی سەیر لە دوورەوە را ئەو دوو مرۆڤە پێکەوە گرێ دەدات. شتێ لەگەڵ ئاشکرا بوونی ئەو هەنارە شووشەیەدا دەگاتە چڵەپۆپەی خۆی کە سریاسی دووەم ئەو هەنارە شووشەیە دەبینێ کە محەمەدی دڵ شووشە دەیخاتە سەر مێزەکەی و لێی دەپرسێ، تۆ هەنارێکی وات بینیوە؟ ئەم هەنارە هیچ مەعنایەکی هەیە لە لات؟ سریاسی دووەم بۆ یەکەمین جار سەراسیمە و حەپەساو تەماشایان دەکات و دەڵێ. ئەمڕۆ لە هیچ ڕۆژێک ناچێ ئەمڕۆ ڕۆژێکی قەڵب و تڕۆهاتە لە هیچ کاتێکی تر ناچێ هەنارە شوشێک هەڵ دەگرێت و دەڵێت ئەمە هەمانە و هەنارەیە کەم لە منداڵێەوە پێمە هەمانە و هەنارەیە تێناگەم هەناری خۆشیە نەگبەتی هەناری بەختەیە بەدبختی ئێوە دەڵێن چی؟ ئێوە کێن؟ بەڵام ئەگەر من بزانم ئێوە کێن بە چی دەچێ؟ ئێستا دەبێ من بپرسم من کێم؟ من چیم؟ ڕۆژێکی تڕۆهاتە، ڕۆژێکی گوایە وە قونی سەگ، شیاکەیەکە هەمووی شیاکەیە، ئەگەر تۆ من بیت، ئێ من کێم؟ سریاسی سباحتەمێکی تر یەکێکی تر کە وەک من بێکەس گەورە بوو و هەنارێکی شووشەیی پێ کە وەک کوولەکەی ڕاحی وایە هەنارێکی شووشەیی تر، بە یەکێکی تر کە نازانم وەک دۆست سەیری بکەم یان دوژمن، من نازانم، بتگرمە باوەش یان بڵێم بڕۆ، هەر کەس هەیت بە جەهەنم، بڕۆ، بۆ کوێ دەچی، بچۆ. دوو چاوی گەشی هەبوو، گەر لەسەر تەختی دەموچاوێکی ساف بوایە گەلەک جوان دەکەوتەوە، بەڵام تێکەڵاو بوونی تەعبیرەکانی مناڵی بە تەعبیرەکانی پیاوی گەورە هەموو ڕووخساری کوشتبوو. دەنکی گڕ و سیمای لە هەموو هەرزەکارەکانی تر گەورەتر بوو. ئەو شەوە هەردوو سەریاسەکە بە تەواوەتی نەیاندەزانی چ لە گۆڕێیە. هێشتا بوارێکیان نەبوو بیر لە قووڵایی ئەو دەردە بکەنەوە. سەریاسی دووەم نەیدەتوانی زۆر چاوەڕوان بکا. شەو دەبایە لەگەڵ ماشێنێکی پشکنیندا بۆ پاسکردنی هەندێ شوێنگەی گرنگی دیکە دەرچێت. بە میوانەکانی گوت ئێوە لە چ کاتێکی سیردا هاتوون وەکەوەی خەنجەرێکم لێ بدەن و بە چێم بێڵن وەکەوەی دڵم بۆ نەشتەرکاریەک بکەنەوە جێم بێڵن سیرکەن من ئێستا دەتوانم چ بڵێم بۆ هاتم بۆ لای من ئەگەر نەهێنیە گەبێ کلیلی ئەو نەهێنێ لای من نییە ئەگەر ئێوە لە هیچ شتێ دەکەن ئەوە پێم بڵێن من لە هیچ تێناگەم من حەز ناکەم لە تڕۆهات و تاریکیدا بژیم خۆتان دەبینن ئێستا لە شوێنی ئیشم وەزیفەیەک چاوەڕوانم دەکا کێ لە دەردم تێدەگات گەر بڵێم ئەم شەو دەرگایەک لە من کراوەتەوە کە نازانم دەرگای بە هەشتەیان جەهنم من دواجار هەرچیەک بێ دەبێت فەنگەکان هەڵبگرم و بڕۆم من هەر کەسێک بم لەم تفەنگە جیاناکرێمەوە ئەو لە جیاتی من بیر دەکاتەوە من ناوم سریاسی سبح دەم بێ یان شیاکەی سبح دەم هیچ لە هیچ ناگۆڕێ من تفەنگێکم هەیە و دەبێ لە واجبدا بم بمبورن میوانەکانم بمبورن ئەم شەوەگەر چی دەشێ لە شەوەکانی تری ژیانم جیاواز بێ بەڵام سەرکار و ئەفسەر و چاودێرەکانی شەو ئەو قسانە نازان و من ناوم هەرچیەک بێ دواچار دەبێم شەو بڕۆم و لەو لووتکە ساردانە پاسەوان بم بە پەلە لە پێش چاویان خۆی دەبەست و دەیگوت منتان نائاسوودە کرد هەستم دەکرد گەر گۆرانیەک داوا بکەم کێشەڵی وەهام بۆ دروست بکات من سریاسی سبحدەم نابێ یەک مرۆڤ لە دوو ڕوخساردا دووبارە بێتەوە ئەگە تۆش سریاسی سبحدەم بیت ئەی کەواتە من شێم ئەگەر من ئەوم کەواتە تۆ شیت چ سەگ با پێک یاری بەم شتانە کردووە شتی وا چۆن دەبێت دەبێ بڕۆم بڕۆم و نەزانم من شێم کە دەڕۆم پاسەوانی دنیا بووم و نەزانم من کێم پارێزگاری لەو تڕۆهاتانە دەکەم تڕۆهات زۆر بووە فیشاڵ و هاشە وشەیەکی زۆر لەم بازاڕەتە جێ بگرم برایان دەهرێکی گواییە زەمەنێکە بۆنی لە بۆنی قونی کەر خۆشتر نییە سەریاسی دوم تفەنگەکەی هەڵگرت و دەیگوت تا بەردەرچیم کاولەیە لەگەڵتانا دێم دەبێ یەکتر ببینینەوە شتێک هەیە کە نازانم چییە دەبێت دوایی قسەی لەسەر بکەین با یەکتر ببینینەوە ئەوسا دەزانین دەبێ لەسەر چی قسە بکەین محەمەدی دڵشوشە دەیگوت کەسمان فێر نەکراوین بپرسین ئێمە شین کە ڕۆژێک ڕوبەڕی و پرسیارە دەبینەوە ئیتر هەموو ژیانمان دەشەوێ بەڵام دواجار هەریشێکمان دەبێ لە مانای ژیانی خۆی تێبگات